ڕووداوێک لە شەڕێکی دەم ڕووباری ڤالیریک مەلا محەممەدی موریدی شامیل بریندار کراو ڕووسەکان بە دیلیان گرت. لە گوندی وایان زانی کوژراوە و تازیەیان بۆ دانا، بەڵام دوای مانگێک بە ساغ و سەلامەتی هاتەوە. خەڵک و دراوسێ وا قوڕما و لێیان پرسی، چۆن توانیویە ڕا بکات؟ مەلا لەم پرسیارە ڕقی ئەستا، وا تێنەگەن مەلا محەمەد بە درۆ و خودکێشی خۆی قوتار کردووە، من ترسنۆک نیم. دەزانین، دەزانین تۆ مریدێکی دلێری. دیارە بە شمشێر ڕێی خۆتت کردووەتەوە چ شمشێرم پێ نەبوو پێشم باە بە کەڵکم نەدەهات ئەی ئەی کەوا بوو کو ڕزگاری بوو فڕێیان دامە زیندان و دەرگایان لەسەر کلیلدام لەوێ هەستە دەکرد وەکو چی وای وەکو بزنە شێویەک کە بە تەڵەوە بوو بێت بەڵام لەو زیندانەدا کتۆ پڕ گۆرانی عەلیم هاتەیە کە برا قڵتەبازەکانی لەسەر شاخێکی بەرز بەجێیان هێشت گۆرانیەکم چڕی پاشان گۆرانی ترم گوت گۆرانی ئەو باڵندانەی بەهاراندێن گۆرانیە و قڕینگانەی پایزان لە شەقەی باڵ دەدەن و دەڕۆن گۆرانیەوە مامزەی نۆ جار بەدەستی ڕاوکەرێکی دڵڕەق بریندار بوو گۆرانی پاییز گۆرانی زستان گۆرانی وام گوت پێشتر نەگوترابێ سێ ڕۆژ هیچم نەکرد هەر گۆرانیم گوت پاسەوانەکان دەمکوتیان نەکردمەوە گۆرانی هەر گۆرانیە ئەگەر مانای وشەکانیشی نەزانی هەر گۆرانیە و هەموو کەس گوێی بۆ شل دەکا. تا ڕۆژێکیان ئەفسەرێکی گەنج هات بۆ بەسەر کردنەوەی پاسەوانەکان. گۆتم ڕۆژی پێ بچم ئەمڕۆیە. کابرایەکی لەگەڵا بوو زمانی ئێمەی دەزانی پێی گۆتم، ئەفسەر دەیەوێ بزانێ تۆ گۆرانی لەبارەی چییەوە دەڵێی؟ گۆرانییەکەت دوو گاڕیکی بکەوە. دەی. تێم هەڵکرد گۆرانیم لەبارەی داغستانی سووتاوە گوت، داوایی گۆرانییەکی تریان کرد. گۆرانیم بە دایکی هەژار و ژنی خۆشەویستم هەڵگوت. ئەفسەرەکە گوێی راگرت و سەیری شاخە سەر بە هەورەکانی کرد و فەرمانی بە پاسەوانەکان کرد کە بەرم بدەن. ئەو کابرایەی زمانی ئێمەی دەزانی گوتی. ئەم ئەم ئەفسەرە بەرت دەدا بۆیە بەرت دەدا بچیتەوە ماڵی خۆت چونکە گۆرانی تۆی زۆر زۆر پێ خۆش بوو لەو کاتەوە بیر دەکەمەوە باشتر وابوو داغستان هەمیشە هەر گۆرانی بچڕێ نەک خوێنی خۆی بڕێژێ بەڵام شامیل بە مریدی لەبەند دەرباز بووی گوت من گۆرانیم قەدەغە کردووە تۆ بۆچی گۆرانیت چڕی ئیمام، تۆ گۆرانی گوتنت لە داغستان قەدەغە کردووە نەک لەوێ. شامیل گوتی، وەڵامەکەمتم زۆر بەدڵە. دوای نەختێ بیرکردنەوە گوتی، مەلا محەمەد ئیزنم دای بڕۆ، بڕۆ هەر گۆرانی بڵێ. لەو کاتەوە مەلا محەمەد وا ناسراوە دەڵێن ئەو محەمەدەی بە گۆرانی ڕزگار بوو. داغستان گۆرانییەکی دەبیست ڕزگاری بکا، بەڵام ئاخۆ! هەموو کەس وەکو ئەو ئەفسەرە تێگەیشتنیان دەبوو ئەدی ئەوە کێ بوو؟ ئینزگن لێرمەنتۆف نەبوو؟ ئەویش بەشداری شەڕی ڤالیریک بوو؟ ڕووداوێکی تر. دوای هێرشێکی سەرکەوتوانە بۆ سەر تەمەرخان شورا، حاجی مراد لەگەڵ زەلامەکانی بەرەو ماڵ دەبوونەوە. لە دارستانێکدا سێ سەربازی ڕووسییان لە دەم ڕێگادا دی. بە هێمنی دەوریان لە ئاگر داب و گۆرانییان دەگوت. حاجی موراد لە پیاوەکانی خۆی و لە یەکێکی پرسی کە نەختێ ڕووسی دەزانی، گوتی، ئەمانە گۆرانی دەربارەی چ دەڵێن؟ گەورەم، دەربارەی دایکیان، دەربارەی دەزگیرانیان، دەربارەی ئەو بارانەی بەسەر وڵاتی دووریاندا دەبارێ. حاجی مراد ماوەیەکی باش گوێی بۆ گۆرانی ڕووسییەکان شل کرد، ئینجا بە نەرمی گوتی، ئەم پیاوانە دوژمن نین. ئاشتییان لێ تێک مەدەن، لێیانگەڕێن، با گۆرانی بە دایکیان هەڵبڵێن. بەم جۆرە گۆرانی گوللەی لە خەڵک گێڕایەوە. ئەگەر بێتو ئەم خەڵکە لە یەک بگەن داخۆ چەند گوللە دەگەڕێتەوە. ڕووداوی سێیەم. مەحەچی کۆمیساری شۆرشگێری داغستان نامەیەکی گرنگی بە مەحمودی شاعر بۆ پارتیزانەکانی خونزاخ نرد و گوتی بە پاندور ڕێگات بکەوە نەک خەنجەر. مەحمود لە گوندی سادانیخ گیرا و خراە زیندانەوە. نامەکەی مەحەچیان لێگرت. خەریک بوون گولەبارانی بکەن، بەڵام لەو زیندانەدا مەحمود گۆرانییەکی لەبارەی خۆشەویستییەکەیەوە سەراپای دێهات گوێی ڕابی. بگرە لە گوندەکانی تریشەوە هاتن. نەجمەدین گۆتسنسکی کە ئەمەیدی گوتی ئەگەر ئەمڕۆ لەسەری ئەم گۆرانی بێژە بدەم سبەینێ هەموو خەلکی چیام لێ هەڵدەگەڕێتەوە. ئیدی شاعیرەکەیە ئازاد کرد. ئیرچی کازاک دەیگووت کە دوور خرامەوە سیبریا ئەگەر گۆرانی نەبایە لە داخ خان شەقم دەبم. زۆر چیرۆکی لەم بابەتە هەن دەبێ بڕوایان پێ بکەین. گۆرانی ژیانی خەلکی ڕزگار کردووە. پیادەی کردووەتە سوار. پیاوی ترسنۆک وا بووە کە گۆرانی لەبارەی ئازاییە و بیستووە. هەموو جۆرە ترسێکی لە خۆی داڕنیوە. ئەم چیرۆکەم لە ئەبوو تالیب بیست کە لە هند هاتمەوە ئەبوو تالیب زۆر پرسیاری لەبارەی ئەو وڵاتە لێکردم منیش بۆم باس کرد چۆن دەروێش و مارگری هندی بە بلوێ لێدانی تایبەتی وەکو کچە سەماکەر کوبرا دەخەنە تیتی لە سەما. ئەبو تالیب گوتی، جا ئەوە سەیر نییە. شوانەکانی ئێمە کە شمشاڵ لێ دەدەن بزنە کێوی لە سەر شاخی بەرز دەخەنە سەما. من خۆم دیومە ترسنۆکترین شوور بەو پەڕی شادییەوە شوێن دەنگی مۆسیقا کەوتووە. دیومە ورچ وەکوو باشترین پاڵەوانی سەر تەناب لەگەڵ فیقەی زوڕنا هەڵپەڕیوە. ئەبو تالیب تۆزێ وەستا. ئینجا گوتی، زۆر جار لە ژیانما ئاواز بە هانامەوە هاتووە. ڕەنگە بزانی من زوڕنام لە هەموو شتێ خۆشتر دەوێ. فیقەی دوور دەڕوا. زوڕنا پێشوازی لە دایکبوونی کوڕ و گەڕانەوەی برادەر و ئاهەنگگێڕان دەکات. کە یەکێک لە زۆرانێ دەیباتەوە یان لە تەڕادانێ یەکەم دەبێ، زوڕنا مزگێنی پێ دەدا. دەنگی زوڕنا مزگێنی هەموو خۆشییەکە لە داغستان. زوڕنا شای هەموو ئامێرە مۆسیقییەکانی ترە. سەبارەت بە شتێکی تریشە من مۆسیقام خۆش دەوێ، سەبارەت بەوەیە کە لە سەردەمی لاویدا تێری کردووم. دەمەوێ بۆت بگێڕمەوە جارێکیان چی بوو. تازە هەڕەتی لاویم بوو. لە گوندێکی دووری شاخاویدا لە زەماوەندێک لە دووم گەڕابووەوە. زستان بوو. بەفر کڵۆ کڵۆ دەهاتە خوارێ. ڕێ وەکوو ژمارە دوو، سێ، پێنج و بگرە هەشت پێچی دەکرد. ماندوو بووم. لەسەر بەردێک دانیشتم بۆ ئەوەی پشوویەک بدەم. زۆرم مابوو کیسە تووتنەکەم تەواو بکەم. لەپڕ لە پێچێکی ڕێگا زرنگەی زەنگۆڵم هاتە بەر گوێ. دیم بەیتوونێک هات سێ زەلامی تێدا بوو. تێر و تەسەل. ئازا، مەست، سەرگەرم و خەندان، دیار بوو دەوڵەمەند بوون. ئەسپێکیان سپی وەک بەفر بوو، ئەوەی تر ڕەش. نەخشێکی سپی لە ناوچەوانی دا بوو. السلام علیکم. وعلیکم السلام. کە زانیم بۆعەینی زەماون دەچن، داوام لێ کردن لەگەڵ خۆیان هەڵم بگرن. بەڵام ئەوانیش وەکوو شۆفێری لاساری ئەم عەیامە، هەڵیان نەگرتم و گاڵتەیان پێ کردم. گوێ مەدێ بۆ زەماوەندێکی تر پێ ڕادەگەی با ئەم زەماوەندە بێتۆ بکرێ. منی شەکەت و تووڕ زۆرنام دەرهێنا و فوم پێداکرد. پێشتر زۆرنای وام لێ نەدابوو. سەیر ئەوە بوو کە ئەسپەکان گوێیان لە فێقەی زۆرنا بوو لە شوێن خۆیان چەقین و دەتگوت ڕەگیان لە زەوی داکوتاوە. کابرای هاژوەر تێی ڕاخورین و خەم چی لێدات. بێهودە بوو. ئەسپەکان نەجوڵانەوە. ئاشکرا بوو کە دڵبەندی ئاوازی منن. هەراو پڕکێشی زۆری خایاند. ئەسپەکان لای من بوون، ئیدی ناچار بوون سواری پەیتوونەکەم بکەن. بەم جۆرە زوڕنا دەها نامەوە هات. هەر گۆرانیش بوو کە لە زیندان بەرزی کردمەوە بۆ بەرزە ڕێی شەرەف و ڕێز و سەربڵندی. لە ئەبوتالیبم پرسی، تۆ بلوێر لێ دەدەی؟ زوڕنا دەژەنی؟ هەموو چەشنە شمشاڵێک بەکاردێنی؟ نەک هەر دەتوانی لێیان بدەی بگرە لە هەموویان وەستایی ئەدی بۆ نازانی کەمان لێ بدەی چیایی زۆر حەزیان لەم ئامێر هەیە پێت بڵێم بۆچی کەمان لێ نادەم گوێ بگرە کە گەنج بووم لێم دەدا تا ڕۆژێ ئاوارێکی شەکەت و بەدبەخت هاتە گوندی لەکیمان لە گوندی خۆیان زەلامێکی لە دەست زەڕ ببوون دەرکرابوو. ئەوەی لە گوندی خۆی دەربکرێ و دەبێ لە پڕگەی ئاوایی زنجێک بۆ خۆی دروست بکا. کەس سەری لێ نادا و ئەویش ناچێتە سەردانی کەس. بەڵام من کە نەختی ئاڤاریم دەزانی جاروبار دەچوومە لای. ئێوارەیەکیان بە خۆم و بە کەمانچەمەوە چووم. کابرا لە بەر ئاگردان دانیشتبوو. بەردە سێڵی لێ نابوو. دەستم بە کەمان ژەنی. کرد. ئاڤاری سەودا سەر لە ئاگرەکە نزیک بووەوە و بە کڕی هەستی ڕاگرت. پاشان لە هیک ڕا کەمانەکەی لە دەست دەرهێنا. تەماشایەکی کرد. هەڵگێڕ و وەرگێڕی کرد. نەختی ڕێکی خست و دەستی پێکرد ئاوازێکی لێدا. وای ڕەسووڵ! چۆنی لێدا هەتا ماوم ئەو ئاوازەم لەبیر ناچێتەوە کا لە ناو ئاگرداندا دەسووتا و ڕۆشکی گەشی دەهاویشت و چاوی ڕوون دەکردینەوە فرمێسکمان لە چاو دەهات کەمانم بۆ کابرای ئاواری بەجێ هێشت و گەڕامەوە ماڵێ بۆ ڕۆژی پاشی وە شاخان کەوتم و گوندەکەیانم دۆزیەوە و چوومە لای دوژمنە خوێن خۆرەکانی لەگەڵ خۆم هێنامن. بە ڕۆژ لە ماڵی من بوون و شەو دەمبردنە ماڵی کابرا و گوێیان دەدایە کەمانچە لێدانی دوژمنی خوێنینیان. سێ شەو لەسەر یەک چووین. ڕۆژی چوارەم لە دوژمنەکەیان خۆش بوون و پێیان گوت وەرەوە ماڵێ. ئێمە لێت خۆش بووین. کاتێک کابرای ئاواری هات بڕوا ویستی کەمانەکەم بداتەوە. بەڵام من لێم وەرنەگرتەوە پێم گوت قەت وام لێ نایە بتوانم وەکو تۆ کەمان بژەن ناشمەوێ خراپتری لێ بدەم بۆیە کەمان چیتر بە کەڵکی من نایە لەو کاتەوە هیچ کەمانم هەڵنەگرتووە بەڵام قەت ئەو ئاوازەم لە یاد ناچێ کە ئەو دوژمنانەی پێکهێنایەوە زۆر جار بیر دەکەمەوە ئەگەر هەموو کەس ئەو جۆرە ئاوازەی لە کەمان ببیستایە کەس خراپی نەدەکردو هیچ ڕق و دوژمنداری لە دنیادا نەدەما ئێستا دوو چیرۆکی کورتان لەبارەی باوکمەوە بۆ دەگیانەوە حاجیەکی گوندی گۆتساتلی وتێلێکی لە خونزاخ کردەوە بانجی باوکمی کرد و گوتی تۆ لەم چیایەنە باش ناسراوی گۆرانیەک لەبارەی ئوتێلەکەمەوە دابنێ و قسەی باشی دەرهەق بکە بۆ ئەوی بناسرێت بۆ هەقیش ئەوەندەی زارت هەڵدەگرێت دەدەمێت باوکم بەڕاستی شعرێکی لەسەر دانا و بەڕاستیش وای کرد ئوتێلەکەی بناسرێ بەڵام وەکو شوێنێکی پیس و پڵۆخ و ناتەواو پاشان خەڵک پەنجەیان بۆ ئوتێل و خاوەنەکەی درێژ دەکرد و دەیانگرت ئەمە بوو کە هەمزە ڕسوای کرد کە خاوەنی ئوتێلەکەم بینی و بەم شعرەی زانی تەنگاو گفتی بە باوکم دا ئەگەر وا بکا شعرەکەی بڵاو نەبێتەوە ئەسپێکی بەزینەوە پێشکەش دەکا. بەڵام وشە هەر هێندە لە دەم هاتە دەرەوە ئیدی دەگاتە سەراپای چیاکان و هیچ هێزێ نییە بەربەستی بکا. هەموو گوندییەکان ئەو شعرەیان بیست کە باوکم لەسەر خاوەن ئوتێلی چار ڕەش داینابوو. ئێستا شعرەکە بە گۆرانی دەگوترێ حاجیش ناچار بوو ئوتێلەکەی دابخا. جارێکیان گۆشتی ڕانی مڕێکمان لە ماڵەوە بزر بوو. نەمانزانی نەمانزانی چۆن بیدۆزینەوە و لەکوێ بەسەری بگرین بەڵام لەو کاتەیە لە گوندی بوو بە مقۆمەخۆ گوایە هەمزە گۆرانیەکی لەسەر دزەکان داناوە هەرچەندە باوکم بە تەمای دانانی گۆرانی وانە بوو بەڵام هەر ئەو ڕۆژە گۆشتەکەیان فڕێدایەوە باڵکۆنی ماڵ هەندێک جاربووک و زاوای نوێ بە شەردێن ئێوارێ برادێکیان بە تایبەتی برادری زاوا دەچێتە بەر پەنجەرەیان و چونگوریان بۆ لێدەدا. ئاوازی چونگورە کە هەموو شەڕ و دەمەقاڵێیەک لە بیر بووک و زاوا دەباتەوە. منیش برادەرێکی دڵسۆزم هەبوو. سازندە و نیگارکێش بوو. ناوی، ئەمین، بوو. کە تازە ژنم هێنابوو زۆر جار دەهاتە بەر پەنجەرەکەمان و، ئاوازی بۆ لێ دەداین. ئەرێ ئەمین، بۆچی دەست نادەیتە کەمان و بچی لەبەر پەنجەرەی دونیا بیژەنی بەڵکو شەڕ و لێکدادانی ئەم سەدەیەمان دانرێتەوە. جارێکیان لە شیکاگۆ لەگەڵ هاوڕێیەکی ئەمریکی لێم بوو بە دەمەتەقێیەکی گەرم. وێ نەدەچوو بگەینێ تووپڕ کابرای ئەمریکی هەندێ شعری برای خوێندەوە کە لە جەنگی ڕابردوودا لە ئەڵمانیا کوژرا بوو منی شعری برایەکی خۆم خوێندەوە کە لەو کاتەیە شەهید کرا بوو دەمەتەقەیە بڕایە مایەوە شعر و بەس ئەخ ئەخ ئەگەر هەر یادی مردووانمان بکردایە و زیاتر ئاورمان لە شعر و گۆرانی بدایە. باوک و باپیرانی ئێمە زۆر جار پەلاماری جۆرجایی دراوسێیان داوە. لە پەلامارێکە داڤیدی لاویان قۆڵبەست کرد و هێنایەنە چیاکانی ئاواری. هەوبوو پاشان بوو بە نووسەرێکی کلاسی. جۆرجی دیلی غەمبار و دڵبەکەسەر کەلەشاخان لە ئونستۆکهۆڵ خرایە زیندان دەستی بە گۆرانی جۆرجی کرد هەر لەوێش ملی دایە شیعردانان پاشان لە ئونستۆکهۆڵ ڕای کرد و چووە ڕووسیا و ئینجا چووە ئۆکرانیا. لە یۆبیلی ئەم شاعیرە مەزنەدا چووبوومە تبلیسی. کە نۆرەی قسەم هات بە گاڵتەوە گوتم، داڤیدی شاعیری گەورەی جۆرجیا قەرداری ئێمەی داغستانییە. ئەگەر ئێمە نەمانگرتبا و نەمان هێنابا و نەمان خستبا ناو زیندان لەوانەیە قەت شیعری دانەدابا و نەچووبایە ڕووسیا و ئۆکرانیا. ڕەنگە سەراپای ژیانی بە جۆرێکی تر بایە. بەڵام پاشان ئەوەندەشم گوت. کە باوک و باپیرانمان ئەم شازادەیەیان گرت نەیانزانی شاعیرێکیان گرتووە گەر نا ئیشی وایان نەدەکرد بەڵام ئەوەی بوو بوو هەرچەندە ڕۆژێ لە ڕۆژان داڤید دیلی داغستان بووە بەڵام ئەمڕۆ داغستان دیلی شعرەکانی ئەوە تەماشاکەن تەماشا ڕۆژگار چۆن دەگۆڕێ ئەمڕۆ گۆرانی نوێ دەگوترێ بەڵام ئێمە گۆرانی کۆنمان لەبییر نەکردووە ئێسام گەنجینەی داغستان بەر هەموو کەس دەکەوێ سروش لە چیاکاندا سەختە لە زمانی کۆندا منداڵ زۆر دەمرن بەڵام ئەوەی بژی بە زۆر دەژیا سە ساڵ پتر دەژیا ئەو گۆرانیانەی گۆتراون هەموو نەماون بەڵام ئەوەی ماوە هەتا هەتایە هەر دەمێنێ. ئەو منداڵانەی بە ساوایی دەمردن زۆربەیان کوڕ بوون لەوە دەچوو کچ توانای بەرگریان زیاتر بێ دەربارەی گۆرانیش هەمان شتە نازانم بۆچی گۆرانی پیاوان گۆرانی شەڕ و جوامێری و نەبەردی گۆرانی هێرش و پەلامار گۆرانی چەنگ و گۆڕ گۆرانی تۆڵە و خوێن و دلێری و سەرکەوتن پێش گۆرانی ئەوین و دڵداری دادەمرکێنەوە. هەموو گۆرانیە کۆنەکانمان پێشەکی بوون و پێشەکین بۆ مۆسیقای نوێی داغستان. پاندوری کۆن ژێی نوێی تێدەخرێ و پەنجەی نەرمی ژنە چیاییان لەسەر کلیلی ڕەش و سپی پیانۆ دێ و دەچێ. من لە ماڵێکی پڕ گۆرانی لە دایک بووم و پێگەیشتم بە درسەوە قەڵەمم گرتە دەست دەترسام دەست لە شعر بدەم بەڵام پێم نەدەکرا خۆی لێ لە لابدەم هەڵوێستم ناخۆش بوو ناخۆش پاش هەمزە ساداسا کە ڕسوول هاتە مەدان لە گوندی سادا هەمان گوند و هەمان ماڵ و هەمان داغستان بوو لە هەر کوێ بوو بم هەر کاتێ بۆ خەڵک دوابم تا ئێستاش کە ڕدێنم ماش و برنج بووە لە هەموو شوێنێکا دەڵێن ئێستا نۆرەی ڕسووڵە ڕسووڵی کوڕی هەمزەی خۆمان بێگومان کەم نییە پیاو کوڕی هەمزە بێ بەڵام من دەمەوێ خۆم بم ئەمە شتێکی ئاسان نییە جارێکیان چوومە شاخان و سرم لە هەندێ دێدا تەنیا گوندی سوماما بوو لە دوورەوە دیم حەشامەتێکی زۆر لە پەڕگەی دێ ژاوەژاویان بوو فیقەی زوڕنا و چریکەی گۆرانی دەگەیشتە کەشکەڵانی فەلەک، دیار بوو بۆ پێشوازی یەکێک کۆ ببوونەوە. لە منیش زیاتر کەس نەبوو پێشوازی بکەن. خۆش بوو. بەڵام جێی سەرسامیش بوو. دەمزانی هێشتا وام لێ نەهاتووە بەم جۆرە پێشوازیم لێ بکەن. کە لێیان نزیک کەوتینەوە ڕامان گرت و لە ترۆمبیل دابەزین و چووینە لایان. پرسیان، ئەدی کوا پیرە هەمزە؟ گوتم هەمزە لە مەحەجقەڵایە قەت بە تەما نەبووە بێ من هاتووم ڕەسووڵی کوڕی هەمزەم تواخ بیستوم من هەمزە دێ هەمزە هەموو پەرتیان کرد تەنیا چەند گەنجێکم لە کەنمایەوە ئێمەش دەستمان کرد بە گۆرانی گوتن زۆرمان گۆرانی گوت هەندێک گۆرانی خەڵک دایان نابوو هەندێک باوکم داینابوون بگرە گۆرانیەک لەوانە بوو خۆم دانا ئەم گۆرانیەی من وەکو منداڵێکی بچووک وابوو کە قامچی بەدەست بێ و لە دوای باوکیەوە کە زینی هەڵگرت بێ بەسەر قادرمە بکەوێ ئەی پاندوری چیایی هەتا گەورەتر دەبم و زیاتر لە ژیان و خەڵک و دنیا دەگەم زیاتر بەترسەوە دەتگرمە دەست هزار ساڵە هزار ساڵە ژێیەکانت بەستراون و ئاوازیان لێ هەڵدەسێ هزار گۆرانی بێژ دەنگ و ئاوازی خۆشیان پێلێداوی کە دەست دەبم ژێیەکانت تون بکەم دڵم دادە خورپێ ئەگەر تاکە ژێیەک بپسێوا دەزانم دڵم دەتەقێ کە ژێیەک بپسێ مانای وایە گۆرانیەک سەری دەبرێ بەڵام چی دەبێ با ببێ من دەتگرمە دەست ئاوازە پێلێ دەدەم و گۆرانی خۆم دەڵێم با لە ناو گۆرانیەکانی داغستان ون ببێ ون. دەنگی من لە دەنگی گۆرانیبێژە کۆنەکان ناکا بەڵێ گۆرانییەکان جودان چما کەس پاشی مەحمود نەکەوتۆتە داوی دڵداری؟ نازانم نازانم بۆچی ئێستا هیچ گۆرانی دڵداری ناگوترێ بەڵێ هەیە دەکەوێتە داوی دڵداری بەڵام بۆ گۆرانی دابنێ پێویست بەوە نەماوە گۆرانی لەبەر پەنجەرەی مووی لێ بدەیان مووی هەڵبگری مووی خۆی دێ چما پاشی شامیل چ پیاوی نەبەرد و ئازا هەڵ نەکەوتووە نازانم. نازانم بۆچی لەبارەی پیاوی مێرخاس و شەڕی بێ ئامانەوە گوێمان لە گۆرانی نابێ؟ ئەڵبەت پیاوی ئازا هەیە بەڵام بۆچی ئەمڕۆ گۆرانی لەبارەی شەڕەوە بگۆت کێ کە شمشێریش داوای ئاشتی دەکات؟ چ دەبێ ئەگەر من دەنگم لەناو دەنگەکانی تری داغستان وون ببێ؟ ئەوەی نەمگوتووە. ئەوانەی دوای من دەیڵێن و تەواوی دەکەن پیری زۆر خۆشی ژیان لە پیا و حەرام دەکا هێزی دەبە چاوی کز و گوێی گران دەکە پەردەیەکی دەخاتە سەر چاو لە دنیایی دادەبڕێنێ وای لێ دێ ناتوانێ بادەی شەرابیش بەرز کاتەوە بەڵام من ترسم لی نییە چونکە هەموو شتێکیشم لێ بسەنێ گۆرانیم هەردەمێنێ مەحمود و باتیرای پوشکین و هێنی و بلۆک هەموو گۆرانیبێژە گەورەکانم دەمێنێ گۆرانیبێژێکی گەورەی وەکو داغستانم دەمێنێ تا داغستان هەبێ حاڵمان خراپ نییە تا داغستانمان هەبێ نافەوتین و بزر نابین یاریەکی منداڵان لە گوندە شاخاویەکان هەیە دەتوانین پێی بڵین ئەوەی بگەڕێ دەیدۆزێتەوە ئەوەی بیدۆزێتەوە بۆ خۆی دەبێت جارێکیان بەشداری ئەم یاریەم لە ژوورێکی تر چاوی کوڕێکی بچکۆڵە دەبەستنەوە، کچێک خۆی دەشارێتەوە. ئینجا کوڕەکە دێ و بەدوای کچەکەدا دەگەڕێ. لەگەڵ گەڕانی ئەودا هەموو بە کۆرس گۆرانی دەڵێن، ئێ دێ، ئێ دێ دە لا لێ لێ. کە کوڕەکە سارد بێ، گۆرانییەکە کز دەبێ. کە کوڕەکە گەرم بێ گۆرانیەکە تون دەبێ کە کوڕەکە کچەکە دەدۆزێتەوە هەموو دەیکەنە چەپە ڕێزان و سەمایان پێ دەکەن بەم جۆرە گۆرانی ڕێنوێنی کوڕە چاو بەستراوەکە دەکات و ڕێگای ئامانجی دەدۆزێتەوە من لە ماڵێکی گۆرانی بێش لە داغستانی گۆرانی بێژ لە وڵاتی ڕوسیای گۆرانی بێش لە دنیای گۆرانی بێژ لەدایک بووم دەزانم گۆرانی چەند بەهێزە چەند بەنرخە ئەگەر گۆرانی لە داغستان نەبایە کەس وەکو ئێسا نەیدەناسی داغستان وەکو بزنە کێویەکی ئاو گەلە وا دەبوو بەڵام گۆرانی لە تولەڕێی شاخاوی ڕێنمایی کردین و بە دونیای گەورەی گەیاندین و برادەری بۆ پەیدا کردین. ئەبوتالیب پەندە باوەکەی خۆمانی هەڵدەگێڕایەوە و دەیگوت گۆرانیەکم بۆ بێژە پێت دەڵێم تۆ کێی؟ پەندەکە خۆی دەڵێ پێم بڵێ برادەرەکانت کێن پێت دەڵێم تۆ کێی؟ داغستان گۆرانی گوت و دنیاش ناسی.